نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان، کە لە توانای هیچ کەسدا نیە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت، بە ڕاددەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و پەری کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن، هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە، زاناکان لە هەندێکی دواون، هەندێکیشیان وتویانە هەر خودا خۆی زانایە بە نهێنی ئەو پیتانە. چونکە کەسێکی وایان تێدا بەدی ناکەم کە شایستەی گەیاندنی پەیامەکەت بێت، خۆت دەزانیت خێزانەکەشم منداڵی نابێت، بۆیە داواکارم لە بەخششی خۆت بەهرەوەرم بکە و منداڵێکم پێ ببەخشیت کە بتوانێت جێگەی من بگرێتەوە. یەریثنی ویەریث من آل یعقوب واجعله رب رضیا. پەروەردگارا نیشانەیەکم پێ ببەخشە تا دڵنیا بم کە ئەو مژدەیە هاتۆتە دی، خودای گەورە فەرمووی، نیشانەو بەڵگەت ئەوەیە لەسەر بوونی ئەو کوڕە کە تۆ ناتوانیت سێ شەوی تەواو بە ڕۆژەکانیەوە قسە لەگەڵ خەڵکیدا بکەیت. پاشان کە یەحیا گەورە بوو فەرمانمان پێدا، ئەی یەحیا! کتێبی تەورات بە توندی بگرە و پابەندی بە و هەر لە تەمەنی نەوجەوانیدا توانای جیاکردنەوەی ڕاست و ناڕاستمان پێ بەخشی، بە داوەریەکی ڕێک و پێک کێشەی خەڵکەکەی چارەسەر دەکرد. وحنانا من لدنا وزکاة وکان تقیا. وە نەبێت ئەو کەسێکی دڵ ڕەق و یاخی و نالەبار بووبێت. وسلام علیه یوم ولد ویوم یموت ویوم یبعث حیا. دروود و سەلامی خودای لەسەر بێت لەو ڕۆژەدا کە لەدایک بوو و لەو ڕۆژەدا کە وەفات دەکات لەو ڕۆژەشدا کە هەڵدەستێت و زیندوو دەبێتەوە. واذکر فی الکتاب مریم اذ انتبذت من اهلها مکانا شرقیا ئەی پێغەمبەر لە قورئاندا باسی بەسەرهاتی مەریەم یاد بکە کاتێک کەنارگیری کرد لە کەسوکاری و شوێنێکی لە ڕۆژهەڵاتی بەیت المەقدس هەڵبژارد ئینجا لەو خورمایە بخۆ لەو ئاوەیش بخۆرەوە خەمیشت نەبێت، ئەگەر کەسێکت لە خەڵکی بینی و پرسیاریت لێکردی ئەوە بە ئیشارەت تێیبگەیەنە و پێی بڵێ، بەڕاستی من بڕیارم داوە و نەزرم کردووە بەڕۆژوو بم بۆ خودای مێهرەبانم، لەبەرئەوە ئەمڕۆ من هەرگیز قسە لەگەڵ کەسدا ناکەم. لەگەڵ هەموو ئەو ڕاستیانەدا ئینجا یەکسەر گرۆ و دەستەکان لە نێو خۆیاندا ڕاو بۆچوونی جیاوازیان بۆ پەیدا بوو هاوار و ئاه و ناڵە بۆ ئەوانەی کە بێ باوەڕن و بڕوا بە و ڕاستیانە ناکەن کاتێ قیامەت بەرپا دەبێت و دیمەنی سامناک و بەسەرهاتی گەورە دەبینن ئەی باوکی بەڕێزم، بەڕاستی ئەو زانستی و زانیاریەی کە بۆ من هاتووە دەربارەی دەسەڵات و توانای بەدیهێنەری ئەم جیهانە بێگومان بۆ تۆ نەهاتووە، کەواتە پەیڕەوی من بکە کە ڕێنموویت دەکەم بۆ ڕێگە و ڕێبازێکی ڕاست و دروست. و من دوور دەکەومەوە و کەنارگیری دەکەم لە ئێوە و لەو شتانەی کە لە جیاتی خودا دەیپەرستن، من تەنها هانا و هاوار بۆ پەروەردگارم دەبەم و هەر ئەو دەپەرستم، ئومێدەوارم کە پەروەردگارم نائومێد و ڕەنجەڕۆم نەکات و دوعا و نزا و پەرستنم لێ وەربگرێت. ئەو پێغەمبەر و ڕەوانەکراوی خودا بوو. وکان یامور اهله بالصلاة والزکاة وکان عند ربه مرضیا. ئیسماعیل هەمیشە و بەردەوام فەرمانی دەدا بە خێزانی و خزمانی کە نوێژەکانیان بە ڕێکوپێکی و لە کاتی خۆیدا ئەنجام بدەن و زەکاتیش فەرامۆش نەکەن و ئەو لای پەروەردگاری شایستەی ڕێز و ئا ئەوانە کەسانێکن کە خودای گەورە ناز و نیعمەتی بەسەردا ڕشتوون لە پێغەمبەران لە نەوەی ئادەم و ئەوانەشی کە لە کەشتیەکەدا لەگەڵ نوحدا سوارمان کردن و لە نەوەی ئیبڕاهیم و یەعقوب و لەوانەی کە هیدایەتمان داون و هەڵمان بژاردوون ئەوانە هەر کاتێک ئایەتەکانی خودای مێهرەبانیان بەسەردا بخوێندرێتەوە بەپەلە سوژدە دەبەن و ئەوسا لەوێ هیچ گوفتارێکی نابەجێ نابیستن جگە لە سڵاوکردن و گوفتاری خۆش و بەجێ نەبێت لە بەیانیان و ئێواراندا لە هەموو کاتێکدا ڕسق و ڕۆزی لە خواردن و خواردنەوەی خۆش و بەتام بۆیان ئامادەیە. تلك الجنة التي نورث من عبادنا من كان تقيا ماوەیەک وەحی وەستا، پێغەمبەر صلی اللە علیه وسلم لە فریشتە جبرەئیلی پرسی، خودای گەورەش لە قورئاندا وەڵامی دایەوە، ئێمە تەنها بە فەرمانی پەروەردگارت نەبێت دانابەزین، هەرچی داهاتوو و ڕابردوومان هەیە و ئەوەشی لە نێوانیاندا هەیە بۆ ئەو پەروەردگارەیە، وەنەبێت پەروەردگاری تۆ هیچ شتێک فەرامۆش بکات. أی الفریقین خیر مقاما وأحسن ندیا کاتێک ئاەتەکانی ئێمە بەسەر بێباوەڕاندا بەڕون و ئاشکرا بخوێنرێتەوە ئەوانەی کە بێ باوەڕ بوون بەوانە دەڵێن کە باوەڕیان هێناوە باشە کام لەم دوو دەستەیە جێگە و ڕێگەی خۆش و ژیانی پڕعیش و نۆشی بۆ لواوە نەفامان پێوەریان ژیانی دنیای تەمەەن کۆتایە. ئەی پێغەمبەر تۆ بڵێ، ئەوەی لە گومڕاییدایە با هەر خودای میهرەبان تەمەنی درێژ و ماڵ و سامانی دنیای پێ ببەخشێت بە چی دەچێت بۆ کوێی دەبات، ئەوپەڕی ئەوەیە هەتا کاتێک ئەو هەڕەشانە دەبینن کە لێیان دەکرێت یا سزا و ئازاری دنیایە یان بەرپابوونی قیامەتە. لەو لاشەوە ئەوانەی ڕێبازی هیدایەتیان گرتۆتە بەر خودا زیاتر هیدایەتیان دەدات بەڵام دڵنیابن کردەوە چاکەکان کە بەرهەمیان دەمێنێتەوە پاداشتیان چاکترە لای پەروەردگارت باشترین سەرنجامیشە ئەفڕەئیتە الذی کەفڕ بئایاتنا وقال لئوتین مالا وولدا ئایا ئەو جۆرە کەسانەت بینیوە کە باوەڕی بە ئایەت و فەرمانەکانی ئێمە نییە و دەڵێت سوێن بە خودا من سامان و کوڕ و نەوەم پێ دەدرێت ئەطلع الغیب ئەم اتخذ عند الرحمن عهدا باشە ئاخۆ ئەو بەندە یاخیە بەنهێنی و شارەوەکانی زانیوە یاخود بەڵێنی وەرگتووە لە خدای مهرەبان کە دنیا بەدڵی ئەو بێت؟ بەڵکو بە سەختی دژایەتیان دەکەن و بەرپەرچیان دەدەنەوە ئەلم تەڕە ئەنا ئەڕسەلنا الشیاطین علی الكافرین تەئوزهم ئەزا ئایا نابینیت بەڕاستی ئێمە چۆن شەیتانەکان دەنێرینە سەر خوددانە ناسان بە گەرمی هانیان دەدەن بۆ تاوان و گوناه و خراپە. فلا تعجل علیهم انما نعد لهم عدا. ئەی پێغەمبەر پەرەیان لێ مەکە چونکە بێگومان ئێمە بە وردی هەر هەموو کار و کردەوەیان بە ژمارە تۆمار دەکەین یومە نەحشر المتقین إلى الرحمن وفدا ڕۆژێک دێت ئێمە دەستە دەستە خوداناس و پارێزکاران بۆ لای خدای مهرەبان بەڕێ دەکەین زەوی خەریکە شەق بەرێت و ڕۆ بچێت، چێوەکانیش خەریکە بکەون و ورد و خاش ببن. ئەن دەعەو للڕەحمانی وەلەدا. کاتێک کە نەفامان بوونی ڕۆڵە و نەوەیان دایە پاڵ خودای میهرەبان. وما ینبەغی للڕەحمانی ئەن یەتەخیذ وەلەدا. لە کاتێکدا بۆ خودای میهرەبان نەهاتووە و ڕەوا نییە کە نەوە بۆ خۆی بڕیار بدات. کەسی لێ ون نابێت هەر هەموان ڕۆژی قیامەت دێنە پێشەوە بۆ لای بە تاک و تەنها بێ پاسەوان و بێ کەس وكلهم آتيه يوم القيامة فردا یەکە یەکەی ئەو خەڵکە بە تاک و تەنهای دێت ئامادە دەکرێت لەبەردەم دادگای پڕ لە دادوەری خوددادا. ئایا هەست دەکەیت کە یەکێ لەوانە مابێت یا سرتەیەک چرپەیەک مشەیەکیان لێوە بێت؟